خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شەد فەرموون لەگەڵ ئاڵقەی سی و چوار هەمین لە کتێبی هەنری کیسینگەر. بەڕێوەبردنی قەیرانەکە و سندووقی دراوی نێودەوڵەتی. پێچێ قەیران بە هەمان شێوەی گەشەی ئابووری سەرسوڕهێنەر لە سیستەمی جیهانی نوێدا نیشتەجێ بوو بێ ئەوەتا لە ساڵی 1970ەوە لاپەسا زیاترە بێ لە ئەمریکای لاتین لە هەشتاکاندا لە مەکسیک ساڵی 1994 لە باشووری ڕۆژهڵاتی ئاسیا ساڵی 1990 و لە ڕوسیا ساڵی 1990 و لە برازیل ساڵی نۆ سەد و نەوەد و هەشت هەر قەیرانێکیش لەوەی بەرلەخۆی تونتر بووە و مەترسی پەلهاویشتنی بەدواوە بووە بۆ شوێنانی تر و توانراوە خێراتر لە هەر پێشبینیەک و لەو کاتەدا کە خەریک بووە مەینەتیەک بخاتەوە کۆنترۆڵ بکرێ. هەر قەیرانێکیش ئەوە دەرەخا کە سیستەمی ئابووری نێودەوڵەتی زیاتر نەرم بێ تا ئەوەی توانای پێشبینیکردنی پاشەڕۆژی هەبێ. زۆرجار سیستەمی دارایی نێودەوڵەتی وەک ئەو ژەنراڵانە خۆی بەڕێوەبا کە لە وانەکانی جەنگی ڕابردوو فێربوون، بەڵام ناتوانن بە بیریش بیر لە وانەکانی جەنگی ئایندە بکەنەوە. لە دوای هەشتاکانەوە دامەزراوە داراییەکان فێری ئەوە بوون وریابن لە بەخشینی قەرز بە حکومەتەکان. لە ئەنجامی ئەوەشدا قەیرانەکانی نەوەدەکان پەیوەستن بە زیادەڕەویکردن لە بەخشینی قەرزدا، بە کەرتی تایبەت و پارە وەگەڕخستنەکانی کڕین و فرۆشتنی پشک و کۆمپیالەکان، لە دە ساڵی یەکەمی سەدەی بیست و یەکەمدا وانەی دەستگرتنەوە لە وەگەڕخستنی پارە تەواو هەرس کرا. سەرمایەگوزەران وریا بوونەوە لە کڵێشە سادەکانی موزارەبە، بە شێوەیەک ئەو زیادەڕەویانەی لە موزارەبەدا لە نەوەدەکاندا باو بوو بە هەمان شێوە، دووبارە نابنەوە. لەولاشەوە ئەزمونەکان ئەوە ئەسەلمێنن کە ئەوەی لە چەند ساڵی ڕابردوودا بە مزارەبەیەکی مەترسیدار دانرێ ئەمڕۆ وەک بازرگانیەکی مسۆگەر سەیرەکرێ یان سەرمایە ڕاناکێشێ کەواتە ئەو پرسیارەی ئەبێ بکرێ ئەوەیە کە لایەنە هەڵکێش و داکێشە شاردراوەکانی ناو سیستەمی دارایی هاوچەرخ چین. ئایە ڕیشاڵەکانی چاو لە دە ساڵی ئایندەدا دەچنەوە بەرابەر بزووتنەوە تەلارسازیە مەزنەکەی هیوستنی هەشتاکان؟ قەیرانە جیاجیاکانی نەوەدەکان لاوازی سیستەمی دارایی نێودەوڵەتی دەرەخەن لە کاتێکیشدا ئەگەری زۆر هەیە هەر قەیرانێک هۆکارێکی جیای هەبێ ئەو هۆکارانە هەمویان یەک کۆمەڵن گۆڕانکاریەکانی باری نێودەوڵەتی، بێتوانایی کۆمەڵگا ئابووریە بچووکەکان لەوەدا کە هاتنە ناوەوەی سەرمایە ببەستنەوە بە پێداویستیە درێژخایەنەکانیانەوە، سیاسەتە ڕەقەکانی قەرز بەخشین کە قەرز بەخشەکان دایانڕشتووە، هەروەها سیاسەتەکانی وڵاتە زلهێزەکان کە گوێ پێنەدان بێ یان نەزانی بە ڕادەی کاریگەریان بەسەر ئابووریەکانی وڵاتانی تازە پێگەیشتوو. تێکڕاکانی قازانج لە وڵاتە یەکگرتووەکاندا ڕۆڵی خۆیان هەبوو لە خێراتر دەرکەوتنی قەیرانەکانی ئامریکای لاتیندا لە هەردوو ساڵی هەشتا و نۆ سەد و نەوەد و چوار دا لە کاتێکدا بەرزبوونەوەی لە ناکاوی بەهای دۆلاری ئامریکایی ڕۆڵی لە قەیرانی ساڵی نۆ سەد و نەوەد و حەوتی وڵاتانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیادا گێڕا. ئەو گۆڕانکارییانەش کە بەسەر بەهای ڕێژەیی دراوە سەرەکیەکاندا هاتن، دۆلار و یۆرۆ و مارکی ئەڵمانی بەر لە داڕشتنی یۆرۆ، یەن، ئەو قەیرانانەیان قوڵتر کردەوە. چونکە ئابووریە بچووکەکانی وڵاتانی دەرکەوتوو بە هیچ شێوەیەک نەیانەتوانی مامەڵە لەگەڵ ئەو بەرز و نزمیانەدا بکەن و ئەبوو نەگەتیڤانە دەرەنجامەکانی وەربگرن. ئەو دەرەنجامانەش بە هەوڵی دەستگرتن بە تێگڕاییەکی گۆڕینەوەی جێگیر ئەوەندەی تر قوڵتر بوونەوە. لە نەوەدەکاندا دوو گۆڕانکاری تر بەسەر دۆخی نێودەوڵەتیدا هاتن کە بارودۆخی وڵاتانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیایان گۆڕی. یەکەمیان دەرکەوتنی چین بوو وەک هەناردەنێری سەرەکی ئەو کاڵە پیشەسازیانەی تێچوونیان نزم بوو. دووهەمیشیان سستی درێژخایەنی ئابووری ژاپۆن بوو. گەشەی ئابووری چین کێبەرکێیەکی نوێ و گرنگی بۆ وڵاتانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیا هێنایە ئاراوە. لە کاتێکدا سستی ئابووری ژاپۆن گەشەی بازاڕەکانی ئەو وڵاتانەی هێنایەوە یەک یان لانی کەم ڕێی گەشەی لێگرتن. توخمی هاوبەشی قەیرانەکانی ئەمریکای لاتین و ئاسیا ئامادەیی قەرز بەخشەکان بوو بۆ سەرکێشی. لە حەفتاکاندا هۆکاری ئەو سیاسەتە بڕواکردن بوو بەوەی قەرزدان بە وڵاتان مەترسی کەمتری بەدواوەیە. لە نەوەدەکانیشدا ئەو وانەیە فێربوون و کەوتنە کەمتر قەرز بەخشین بە کەرتی تایبەت. لەوەشدا پشتیان بە گەشەی خێرای وڵاتە قەرزدارەکان و بە تۆڕێکی گەرەنتیدەری سیستەمی دارایی نێودەوڵەتی دەبەست سەبارەت بە بەرگرتن لە مەترسی. توندی کێبەرکێش یەکێک بوو لە هۆکارەکانی ئەو زیادە ڕەویە لە قەرز بەخشیندا چونکە قەرز بەخشەکانە ترسان ڕکابەرەکانیان پێشیان لێبگرنەوە هەروەک ئەبوو سوود لە ئەزموونەکانی قەیرانەکانی ڕابردوو وەربگرن کە هەموویان بە جۆرێک لە بەخشینی دەستی یارمەتی کۆتاییان پێهات. هەروەک سروشتی قەرز بەخشەکان لە نەوەدەکاندا گۆڕانی بەسەرا هات ئەوەش وای کرد بە ئاستەم سوود لە ئەزمونونەکان وەربگیرێ. لە حفتاکاندا قەرز بەخشەکان بانکەکان بوون لە هەشتاکان و نەوەدەکانیشدا دامەزراوە و سندوقەکانی پارە هەڵسوڕاندن بوون. تایلاند زۆربەی ئەو سیاسەتانەی بەجێگەیاند کە وەزارەتی خەزێنەی ئەمریکا و دامەزراوە نێودەوڵەتیەکانی تایبەت بە کۆمەکی دارایی ئامۆژگاریان کردبوو وەک چارەسەرێکی قەیرانی هەشتاکان. تێکڕایەکی نزمی هەڵاوسان بودجەیەکی هاوسەنگ تێکڕایەکی بەرزی پاشەکەوت و توانای گۆڕینەوەی دراوەکان سەرەتا نرخی دراوی تایلەندی، یاڤد، لەبەردەم کۆمەڵێک لە دراوە قورسەکان و دواتریش لەبەردەم دۆلاری ئامریکادا جێگیر بوو، بەوەش بانکی مەرکەزی تایلەند ئەو دراوەی پاراست لە دابەزین و ئەمەش بوو بەهۆی بەلێشاو هاتنە ناوەوەی سەرمایەگوزەرانی لە ئامریکا و ئەوروپاوە. کاتێکیش قەرز بەخشەکان زانیان نەتوانن قازانجی بێشومار بچننەوە لە ڕێی وەرگرتنی دۆلاری ئامریکایی لە وڵاتە یەکگرتوەکان و گۆڕینەوەی بڕە پارەکان لە بانکەکانی تایلاندا بە یاڤد بۆ چنینەوەی تێکڕایەکی قازانج دوو هێندەی قازانجی دۆلارەکە قازانجە مەزنەکانی مزارەبەکردن نرخی کەلوپەلیان بەرزکردەوە هەموو ئەوانەش بەبێ هیچ وریاکردنەوەیەک لەلایەن دامەزراوە ئامریکاییەکان یان دامەزراوە کۆمەکبەخشە نێودەوڵەتیەکان ڕوویاندا کە ئەمان سوودیان لە حاڵەتەکە وەرگرت و بەرپرسیارێتیەکەیان فڕێدایە سەر شانی ئاسیاییەکان. لە ساڵی 1997 دا بەهای دۆلار بەرز بووەوە و بەهای یەن دابەزی وەک ڕەنگدانەوەی چالاکی هەردوو ئابووریەکە. بەهای دراوی چینیش بە مەبەستی هێشتنەوەی هەناردەکانی ئەو وڵاتە لە کێبەرکێدا نزم کرایەوە. بەوەش هەناردەکانی تایلەند کە بە دۆلارەوە گرێدرابوون تێچوونیان زیاتر بوو و پاشەکشەیان دەست پێکرد. حسابی کراوەی تایلەندیش بەوە کورتهێنا. هاتنە ناوەوەی سەرمایەگوزارییەکان وەستا و نرخی زەویوزارەکان دابەزین و بەوەش بەهای گەرەنتییەکان لە بانکدا دابەزی. پارە هەڵسوڕێنەر و بانکە بیانیەکان پارەکانیان کشاندەوە و هاوکات قەرز بەخشەکانی تایلەند کەوتنە گۆڕینەوەی بە دۆلار بە پێی نرخی گۆڕینەوەی مسۆگەر. بانکی تایلەندیش هێندەی تر کێشەکەی قوڵکردەوە بە بەخشینی قەرزی زەبەلاح کە کران بە دۆلار و تایلاندیان بەرەو لێوار پاڵ پێوەنا. لە ماوەی چەند هەفتەیەکی کەمدا یەدەگی تایلەند کە بڕی سی بلیۆن دۆلارە بوو لەبن هێنرا. هیچ توانای خۆلادانیش نەما لەوەی بەهای دراو زۆر کەم بکرێتەوە. لەوێشەوە قەبارەی قەرزەکان بە دۆلار بەرز بوونەوە بۆ ئاستێک کە بە مێشکدا نایەت و ئەوەی وەک کێشەیەکی دراو دەستی پێکردبوو بە قەیرانێکی ئابووری و دارایی و دواتر سیاسی. قەیرانەکە لە ئێندۆنوزیادا کە بوو بەهۆی ڕووخانی حکوومەتی سۆهارتۆ، وەک کاردانەوەیەک بەرامبەر ڕووداوەکانی تایلەند دەستی پێکرد. بەر لە دوو مانگیش پێش ڕوودانی بانکی نێودەوڵەتی ستایشی ئێندۆنوزیای کرد لە پای ئیدارە ئابووریە سەرنجڕاکێشەکەی بەڵام هەرکە قەیرانەکەی تایلەند دەستی پێکرد سرمایە گوزەرە ناوخۆیی و بیانییەکان کەوت نەگومان دەربڕین بەرامبەر ئەو وانانەی بانکی مرکزی ئەندۆنوزیە لە ئەزمونونەکەی تایلەند وەریگرتووە. ئەوەتا بە نەچوونە ژێرباری گرتنەبەری هیچ ڕێوشوێنێک بۆ پارێزگاری کردن لە نرخی ڕوپیەکەی ئیندۆنیزیا یەدەگەکانی هێشتەوە و ئەوەش بووە هۆی داڕووخانی خێراتری دراوی ئیندۆنیزیا کە گەیشتە یەک لەسەر پێنجی نرخەکەی لە پێش قەیرانەکەدا. بەم شێوەیەش چ وەک تایلاند بەپێی بڕیارە سیاسیە ناوخۆییەکان مامەڵە لەگەڵ قەیرانەکەی باشووری ڕۆژهەڵاتی ئاسیا کرابێ یان وەک ئیندۆنیزیا بەپێی ئامۆژگارییەکانی دامەزراوە نێودەوڵەتیەکان بە هەموو بارێکدا پشێوییەکی ئابووری بەهۆی ئەوەوە کەوتەوە کە مزارەبە نێودەوڵەتیەکان زۆر گران لەسەر ئابووری وڵاتە تازە پێگەیشتوەکان کەوتن. لە ئەندۆنوزیاشدا کە حکوومەت بەهۆی مەحسوبیەت و گەندەڵیەوە خۆی لاواز بوو، ئەو پێکهاتەیە بووە هۆی لەناوبردنی بونیادی سیاسیش. ئەو پارە هەڵسوڕاوە ڕاستەوخۆ دەرەکیانەی کە لە شێوەی کەلوپەلدان دووچاری هەمان ئەو مەترسیانە ئەبن کە سەرمایەگوزارانی ناوخۆ دووچاری ئەبنەوە لەو وڵاتەدا کە دەرگایان بۆ ئەکاتەوە هەروەک ڕەنگە هەمان دەستکەوتیش بچنەوە کەلوپەل ناجۆزرێتەوە و ئەگەر سەرمایەگوزار بیەوێ قازانج بکا ئەبێ ئەو کەلوپەلانە سوودمەند بن. بەڵام سەرمایەیەک ڕاستەوخۆ لە بواری کۆمپیالەدا هەڵبسوڕێ داهاتەکانی مزارەبەی خێرا هاندەرێتی ئەوانەش کە پارەی مزارەبەکان هەڵەسوڕێنن بە جوڵاندنی خێرای پارەکان کارەکەیان داپۆشن واتە کاتێک دەرفەتیان دێتە بەردەم هەڵپە ئەکەن و لەگەڵ یەکەمین نیشانەی سەرێشەشدا هەڵدێن هەندێک کەس استراتیژی کورتخایەن بەکاردێنن واتە لەسەر دابەزینی نرخەکانی بازار گرەوەکەن و پشکەکانیان بەو نرخە ئەفرۆشن کە لە ئارادایە و پاش دابەزینی نرخەکان دیسان دەیان کڕنەوە واتە لەو دابەزینی نرخە قازانجەکەن کە خۆیان دروستیەکەن بەشەکانی بازرگانی لە بانکەکاندا و بانکە نێودەوڵەتەکان و سرمایە گوزەرانیش هەوڵەدەن لە پێگەیەکدا بمێنەوە کە بتوانن بە هەردوو باردا سوود لە هەڵبەز و دابەزی بازار بکەن و ئەوەش مەترسی ئەوەی لێەکەوێتەوە کە بەر لەوەی ڕێوشوێنەکانی چارەسەرکردن ئەنجام بدەن بەدەستەوە، بەرزبوونەوەی نرخەکان ببێتە پشێوی و سوڕەکانی بەرەو خواربوونەوەی ئابووری ببنە قەیران. ئەوانەی بەم شێوەیە پارە هەڵەسوڕێنن وائەزانن کە تەنها سوود لە خاڵەکانی لاوازی بازاڕەکەن و خۆیان وەها نابینن کە هۆکاری ئەو لاوازیانە بن. لە ڕاستیدا و بە پێی هەمان لۆژیک ئەو دامەزراوانە تەنانەت ئەو کاتانەش کە قەیرانێکی قوڵتر و تیژترە خوڵقێنن ژیرانە کارەکەن. وڵاتانی بچووک و مامناونجی لە بەرەو ڕووبوونەوەی سیستەمی دارایی بە جیهانی بووندا خۆیان بەبێ دەسەڵا دەبینەوە. ئەو قەیرانانەی باسکران وەک سزاگەلێکن لە بازاڕی جیهانیەوە بەسەر قەرز بەخشینێکی ناژیرانەدا ئەسەپێنرێن. ئەوەش ڕێگەچارەی بازاڕە بۆ گێڕانەوەی هاوسەنگی خۆی بە گۆرەی نمایش و داواکاری، بەڵام ئەوەش دیسان ڕاستە کە سیستەمی دارایی نێودەوڵەتی ڕاوەستاو لەسەر سندوقی دراوی نێودەوڵەتی سزای قەرزوەرگرە سەرشێتەکان زیاتر ئەدات لە قەرزبەخشە سەرشێتەکان. زۆرجار ئەو شوێنانەی لە سیستەمی دارایی نێودەوڵەتییەوە هەڵێنجراون بۆ لە قاڵبدان و چارەسەرکردنی قەیرانەکان بوونەتە هۆی ئاڵۆزترکردنی کاروبارەکان. ئامرازی هەڵبژێردراویش بۆ خۆلادان لە کارەساتەکە سندوقی دراوی نێودەوڵەتییە. لەوەتەی لە ساڵی 1940ەوە بۆ هاندانی هاوکاری دارایی نێودەوڵەتی دامەزرێنراوە، ئەو سندوقە لە کاتی ڕوودانی قەیرانە داراییەکاندا بە شێوەیەکی ڕێکوپێک خەزێنەکەی بۆ وڵاتانی ئەندام ئەکاتەوە. لە جیهانی بە جیهانی بوودا بایەخی و سندوقە وەک ڕێکخەری پشتێنەکانی ڕزگارکردن و وەک دواهەمین سەرچاوی قەرز بەخشین زیادی کردووە، بەڵام ئەو ڕەچەتانەی بۆ چارەسەر لە ڕابردوودا پێشنیاری کردوون زۆر جار قەیرانەکانی ئاڵۆزتر کردووە، چونکە چارەسەری ئابووری وشک بوون. لە کاتێکدا تا چەندە قەیرانەکە قوڵتر بووبێتەوە زیاتر بووە بە قەیرانێکی سیاسی. سندوقی دراوی نێودەوڵەتیش بۆ ئەوە تەیار نەکراوە مامەڵە لەگەڵ دەرەنجامە سیاسیەکانی بەرنمەکانیدا بکە. لە کاتی قەیرانی قەرزارباری ئەمریکای لاتین لە هەشتاکاندا کە بەهۆی ئەوە ڕوویدا حکوومەتەکانی وڵاتانی ئەمریکای لاتین کەوتنە قەرزبەخشین بە دامەزراوە داراییەکان و ئەمانیش تیۆرێک هانی قەرز وەرگرتنی ئەدان لەبارەی ئەوەی گوایە دواخستنی قەرزەکانی حکوومەت مەحاڵە، لەو کاتەدا بەرنامەی پێوانەیی سندووقی دراوی نێودەوڵەتی پێشکەوتنی بەخۆیەوە بینی. هەروەک دامەزراوە قەرزبەخشەکان پێشبینی ئەوەیان نەئەکرد. بۆ ئەوەی بە ئینسافیشەوە قسە بکەین نەیانەتوانی پێشبینی بکەن. بانکی یەدەکی فیدراڵی وەک بەشێک لە شەڕی خۆی بەڕووی هەڵاوساندا بۆ ماوەیەکی ئەوەندە دوور تێڕاکان بە بەرزی ئەهێڵێتەوە کە بەس بێ بۆ ڕوودانی سستیەک لە وڵاتە یەکگرتووەکانە کە ببێتە هۆی کارەساتێک بۆ ئەمریکای لاتین. کاتێک قومارکردن لەسەر قەرزە حکوومەتەکان وەک مەترسیەک دەرکەوت کە سەرنجامێکی زەرمەندی لێبکەوێتەوە پەنابرا بۆ سندوقی دراوی نێودەوڵەتی بە مەبەستی جێڕانەوەی متمانە بۆ ئەو حکوومەتانە ئەو هیوایەی بانکە بازرگانیەکان دەست بکەنەوە بە قەرزدان پێیان پاش پێکانی ئەو ئامانجە. ئەوەشی لە ڕێی کەمکردنەوەی خزمەتگوزارییەکانی حکوومەت و دابەزاندنی نرخی دراو و هاندانی هەناردەکردنەوە بە مەبەستی کەڵەکەکردنی زێدەبایی. بەڵام ئەم تیۆرە ئەوەی لەبەرچاو نەگرت کە هەیکەلیەتی سیاسی وڵاتی قەرزدار ڕەنگە نەتوانێ وابەستەی قۆربانیدان بێ لەو ماوەیەدا کە ئەکەوێتە نێوان دەمەدەمی دواکەوتن لە دانەوەی قەرزەکان و گریمانی بەدەستهێنانەوەی متمانەی دابەزینی ئاستی گوزەران و بەرزبوونەوەی ڕادەی بێکاری بوو بەهۆی لاوازبوونی حەجمی هەڵوێستی ناوخۆی حکوومەتە کارلێکراوەکان. ئەو ئاستەنگەش کە لەوە کەوتەوە وای کرد گرفتی قەرزەکان دە ساڵ و زیاتریش بخایەنن تا ئەو کاتەی چارەسەرێکی سیاسیانە دۆزرایەوە تا ڕادەیەک پشوویەکی دایەوە بە حکوومەتە هەڵەمووتەکان. ئەو چارەسەریانەی خرانە بەردەم ئامریکای لاتین لە هەشتاکاندا سەرەڕای ئەوەی ڕیشەیی بوون و لە ڕووی سیاسیشەوە هیچ هەستیارییەک نەبوو بەرامبەریان، بەڵام کەمتر پەیوەندییان بەو قەیرانانەوە هەبوو کە لە ئەنجامی قەرزداری حکوومەتەکان کەوتبوونەوە. ئەم چارەسەریانەش کاریگەریان بەسەر سیستەمی دارایی بە جیهانی بووی سەدەی نوێوە کەمترەبێ چونکە قەیرانە داراییەکان بەرۆکی کەرتی تایبەتەگرن نەک کەرتی حکومەت وەگەوەی لە قەیرانەکەی ئاسیادا ڕوویدا سندوقی دراوی نێودەوڵەتیش وەک دکتۆرێکی پسپۆڕ لە یەک بواری دیاریکراوی نەخۆشیدا کە چارەسەر بۆ ئەو حاڵەتانە ئەنووسێ کە دێنە بەردەمی. سوورە لەسەر چارەسەرەکەی ئامریکای لاتین بەبێ ڕەچاوکردنی جیاوازی هەلومەرجی نێوان ئاسیا و ئامریکای لاتین. هەر لەم سۆنگەیەشەوە سندوقەکە کەوتە هەوڵی چارەسەرکردنی ئەوەی ناوی لێناوە نەخۆشیە ئابووریەکانی وڵاتی دیاریکراو. ئیدی ئەو نەخۆشێ بووبێ بە هۆی قەیران یان نا و بە بێ بیرکردنەوەی تەواو لە کاریگەریە سیاسیەکانی ئەو چارەسەریانەی زۆرجار لە وڵاتە تازە پێگەیشتووە سەرمایەداریەکاندا خۆ هەڵواسین و گەندەڵی و لاوازی چاودێری سەر بانکەکان ئەبینرێ. بێگومان ئەمە لە ئاسیای نەوەدەکاندا هەبوو بەڵام نەبوو بە هۆی قەیران. هەتا بەر لە قەیرانەکەش ئاسیا خێراترین ناوچەی جیهان بوو لە ڕووی گەشەکردنەوە. کە تێکڕا بەرزەکانی پاشەکەوت و دیسپلین لە کاردا و ڕەفتاری بەرپرسانە لە بواری داراییدا لەلایەن حکوومەتەوە بە پێچەوانەی کەرتی تایبەتەوە ڕۆڵیان لەو پێشکەوتنەیدا ئەگەڕا بەڵام ئەوەی ئاگری نا بە پڵیتەی قەیرانەکەەوە فاکتەرگەلێک بوون لە دەرەوەی سنووری ئەو دەسەڵاتی نەتەوەیی یان ناوچەیەی باسمان کرد. کاتێکیش سندوقی دراوی نێودەوڵەتی بە پاڵپشتی ئەمریکا دەستی وەردایە کێشەکە لە ڕێی چارەسەریە توندەکانیەوە کە بە جۆرەی ئەو چارەسەریانە ئەبوو بەرنمەی سبگوشی فراوان جێبەجێ بکرێ لە توانادا نەما خۆ لە ڕوودانی قەیرانێکی سیاسی لابدرێ. دامەزراوە دیموکراتەکانی تایلەند نەرمی تەواوی خۆیان بۆ تێپەڕکردنی قەیرانەکە سەلماند. ئەویش لە ڕێی دابەزاندنی بەهای دراوی تایلەند بە ڕێژەی لە سەدا چل و دوو، بەرزکردنەوەی تێکڕاکانی قازانج بە ڕێژەی لە سەدا چل، کە هەر ئەوە بوو بە هۆی لەناوچوونی چینی مامناونجی. بە بەراوردیش لەگەڵ ئەوەدا خەزێنەی دراوی وڵاتە یەکگرتووەکان چونکە بایەخی ستراتیژی کۆریایە زانی، کۆمەکێکی زیاتری بۆ ئەو وڵاتە دەستەبەر کرد. بەوەش دەستکاری بەرنامەی سندوقی دراوی نێودەوڵەتی بە شێوەیەک لەگەڵ بەدیهێنانی سەقامگیری سیاسیدا بگونجێ، خۆشبەختانە کیم داوجۆنگ لە هەڵبژاردنەکاندا سەرکەوتنی بەدەستهێنا و بوو بە سەرۆک، کە جۆنگ لە شوێنی خۆیەوە وەک چەپڕەوێک هێرشی ئەکردە سەر ئیدارەکانی پێشتری کۆریا و بەوەش پێگەیەکی سیاسی بەهێزی وەهای پچڕی کە لێیەوە توانی بەڵام لە ئەندۆنوزیادا قەرەباڵغترین وڵاتی ئیسلامی و ئەو وڵاتەی سامانێکی زەبەلاح و پێگەیەکی ستراتیژی هەستیاری هەیە، ئیدارەی کلنتۆن پاش ئەوەی لەلایەن کۆمپانیا ئیندۆنوزیەکانەوە بەوە تاوانبار کرا کە پشتی هەڵمەتی حکومەتەکە لە هەڵبژاردنەکاندا، وەهای بە باش زانی هیچ سەرکێشییەکی سیاسی ناکا. هانی سندووقی دراوی نێودەوڵەتی درا کە هاوکارییەکی مەرجدار پێشکەش بکا. مەرجەکانی بریتی بێت لە چاکسازیکردن لە هەموو بوارە نادروستەکانی کۆمەڵدا، ئەگەر پەیوەندی بە قەیرانەکەوە هەبێ یان نەبێ. سنووقەکە داوای داخستنی پانزە بانک و ڕاگرتنی قۆرخکردنی خۆراک و سووتەمەنی و نەهێشتنی یارمەتییە حکوومییەکانی کرد. هەریەک لەو ڕێوشوێنانەش مامەڵەی لەگەڵ کێشەیەکی ڕاستەقینەدا کرد کە ئەبوو وەک بەشێک لە بەرنمەیەکی دوورخایەن چارەسەر بکرایە. بەڵام جێبەجێکردنی ئەو چارەسەریانە لە ماوەی تەنها چەند هەفتەیەکدا قەیرانێکی سیاسی لێکەوتەوە چونکە داخستنی بانکەکان لە گەرمەی قەیرانەکەدا وای کرد مەسەلەکە پەل بهاوێ بۆ کۆمەڵێک بانکی تر. نەهێشتنی کۆمەکەکانیش بوو بە هۆی بەرزبوونەوەی نرخی خۆراک و سووتەمەنی و ئەمیش بوو بە هۆی کەوتنەوەی کاری توندوتیژی دژی ئەو کەمینە چینییەی بواری ئابووریان لە ژێر دەستدا بوو. لە ئەنجامیشدا پارەکانی چین بە بڕی وەها ئەو وڵاتەیان بەجێهێشت کە سندووقی دراو نەیەتوانی قەرەبووی بداتەوە. قەیرانی دراویش لە سەرەتا بوو بە کارەساتێکی ئابووری و دواتریش بە بۆشاییەکی سیاسی. ڕەنگە هەندێک وابزانن کە ڕووخانی ڕژێمی سۆهارتۆ پاساوی بڕیارەکانی سندوقی دراوی نێودەوڵەتی ئەداتەوە یان ئەو سندوقە لە پشتی پەردەوە چاودێری ئەو گۆڕانکاریەی کردبێت بەڵام سندوقی دراو ئەو توانا سیاسیە نییە بتوانێت شۆڕشی سیاسی بەرپا بکە. هەروا ئەرکیشی ئەوە نییە، بەڵام پشێویە سیاسیەکان ئەو پشێویە ئابووریانەیان تێپەڕاند کە هۆکاریان بوون. لە ئەندۆنوزیادا وڵاتەکە گەیەنرایە سنوورێکی دابەشکردن، کە ڕەنگە ئەم ناوچە هەستیارە وەها لێبکا خەسڵەتێکی هاوشێوەی کاتی لێکپچڕانی یۆگۆسلاڤیا بەخۆوە ببینێ. ململانێیەکی ئایینی لە دوورگەکانی مۆلۆکا، ڕکابەری لە نێوان چوار یان پێنج هێزی سیاسی بنەڕەتی کە ناهێڵن حکوومەتێکی سەقامگیر سەر هەڵبدات و هانی دەرکەوتنی ئوسوڵیە دەدەن. جیهانی دەرەکیش هیچ هاوکاریەکی پێشکەش نەکرد و تێگەیشتنێکیشی نەبوو بۆ ئەو پشێویەی لەگەڵ ئامۆژگاریەکانیدا گوشاری بەکارهێنابوو لە پێناویدا. یەکێک لە کێشە بنەڕەتیەکانی مامەڵەکردن لەگەڵ قەیرانە داراییەکان دابەشکردنی قورسایی زاڵبوونە بەسەریاندا لە نێوان قەرزدار و قەرز بەخشاندا. لە قەیرانە داراییەکانی ئامریکای لاتینی هەشتاکاندا سەرەڕای ئاڵۆزیەکان و بەرەنگارییەکی بەهێز، ئەتوانرا قورسایی قەرزەکان لە نێوان بانکە قەرز بەخشەکان و حکومەتە قەرزدارەکاندا بەش بکرێت. لە قەیرانی نەوەدەکان و دواتردا کێشەکە تەواو جیاواز بوو. کۆمپانیا ناوخۆیی و بانکەکان بەوەوە نەوەستان سەرمایەگوزارییەکانی دامەزراوە داراییە کلاسیکەکان بەکێش بکەن، بەڵکو بنکەیەکی فراوانی کۆمپانیای پیشەسازی و سەرمایەگوزاریی تایبەتیان لە وڵاتە پیشەسازییەکانەوە ڕاکێشا. بەشکردنی ئازارەکانیش زۆر لە یەکەم جار دژوارتر بوو. زۆر و زەوەندی قەرز بەخشەکانیش بەوەدا شکێتەوە کە لە پاشەڕۆژدا قەیرانە داراییەکان زیاتر بڵاو ببنەوە و کەرتی وەها لە بونیادی ئابووری وڵاتانی پیشەسازی پێشکەوتوو بگڕنەوە کە لەوەو پێش ئەو قەیرانانە کاری تێنەکردوون. تەحەداکان لەوەدایە کە نەهێڵرێ قەیرانەکان برەو بسێنن و ڕێگایەکی بەئینساف بدۆزرێتەوە بۆ دابەشکردنی ئازارەکانی ئەو قەیرانانەی ناتوانرێ ڕێیان لێبگیرێ. بەڵام بەرنمەکانی سندوقی دراوی نێودەوڵەتی وەک ڕوتی کلاسیکی زیاتر لایەنی ئەوەیە گرد کە باری قەیرانەکە لە سەرشانی قەرز بەخشەکان سوک بکە تا ئەوەی لە سەرشانی قەرزدارەکان سوکی بکە. ئەوەش قابیلی ئەوەیە تێبگەین چونکە ئەو دامەزراوانە جارێکیکە پەنایان بۆ ئەبرێتەوە بۆ دووبارە بەخشینی قەرز ئەگەر ویسترا قەیرانەکە بپەسێنرێ لەگەڵەوەژنا ئەگەر زیادە ڕەوی لەوەدا بکرێ ئەو لایەنگیریە هاانی سەرشێتیەدا لە قەرز بەخشیندا کە قەرزبەخشان و سەرمایەگوزاران زیاتر بکەونە ژێر باری دەرەنجامەکانی بڕیارەکانیان. بەڵام چۆن ئەتوانرێ بە شێوەیەکی دادپەروەرانە قورساییەکە بەش بکرێ تا بەر لە ماوەیەکی کەمیش سندوقی دراوی نێودەوڵەتی گوێی خۆی لەوە ئەنوقان کە کارەکانی لە چوارچێوەیەکی کاری سیاسیدا بێ ئەویش یان ئەو چوارچێوەیەی پشتگوێ ئەخست یان لە حاڵەتی زۆر دەگمەندا کاروباری سیاسی بەسەریدا زاڵبوون. ئەو سندوقە بۆ ئەوە تەیار نەکراوە پێوەری سیاسی و کۆمەڵایەتی بسەپێنێ. لە باشووری ڕۆژهەڵاتی ئاسیا و بە تایبەتی لە ئەندۆنوزیا، سندوقی دراوی نێودەوڵەتی بەوە قەیرانەکەی ئاڵۆزتر کرد کە پێوەری زۆر تێکنیکییە سەپان بۆ هێنانە ئارای گۆڕانکاری سیاسی و کۆمەڵایەتی زۆرئاڵۆز. لە ڕووسیاشدا و لەژێر گوشاری حکوومەتی ئەمریکادا سندوقی دراو بە وازهێنانی لە زۆربەی پێوەرە ئابوورییە تایبەتییەکانی خۆی ڕۆڵی لە سەرهەڵدانی ڕژێمێکی کەمینەدا گێڕا کە بناخەی ئابووریی نەبوو. بەهۆی کۆمەکی ڕەهای ئەمریکاشەوە بۆ سەرۆک بۆریس یەڵتسین، سندووقی دراو قەرزە سەرەکییەکانی خۆی هێندە بەرفراوان کرد کە هەموو پاساوێکی ئابووریی تێپەڕاند. دواتر ڕاوێژکارێکی سەرۆک یەڵسین کە ناوی ئەناتۆلی چۆبایسە زۆر بە جحودەوە خۆی بەوەوە هەڵکێشا کە ڕووسیا سندوقی دراوی بەو ئاراستەیەدا بردووە بەردەوام بێ لە بەخشینی قەرزەکانیدا. ئەکرێ قسە لەسەرەوە بکرێ کە سیستەمی نێودەوڵەتی وێڕای هەموو خاڵەکانی لاوازی نەرمی خۆی سەلماندووە چونکە ئەمریکای لاتین لە هەشتاکاندا هەرچەندی خایەن دەبێتی بەڵام لە چەڵەمەکەی ڕزگار بوو چونکە وڵاتانی ئاسیاش بێجگە لە ئەندونوزیا لە ماوەی کەمتر لە سێ ساڵ ئاستێکیان لە گەشەکردن بەدیهێنایەوە بەڵام راپۆرتی بانکی نێودەوڵەتی ئاماژەی بە نرخی کۆمەڵایەتی قەبەی ئەم قەیرانانە کردووە بە پشتبەستن بەو ڕاپۆرتەش، چینی هەژار هەرگیز لە ماوەی چاکبوونەوەکەدا ئەوەی بەدەست نەهێناوەتەوە کە لە کاتی قەیرانەکەدا لە دەستیدا بوو. لە کۆریادا کرێی ڕاستەقینەکان بە ڕێژەی لە سەتا دە دابەزین، لە ئەندۆنوزیاش بە ڕێژەی لە سەدا چل و دوو، لە تایلاندیش بە ڕێژەی لە سەدا سی و هەشت. هیچکام لەو وڵاتانەش نەگەڕانەوە ئاستەکانی کرێی پێش قەیرانەکە. تەنانەت لە مەکسیکدا تا ئێستاش کرێی کار نزمترە لەوەی بەر لە قەیرانی ساڵی 1992 هەبوو. کاریگەریە درێژخایەنەکانی ئەو قەیرانانە بەسەر کۆمەڵگاکانەوە هەتا پاش ڕزگاربوونیشیان لەو ڕێژە سەدیانە ئەمێنێتەوە چونکە ناتوانن پاش گەشەکردنەوەش قەرزەکانیان بدەنەوە. لە ئەیلولی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ دا لە سەدا چل و پێنج ی سەرلەبەری مەوجودی سیستەمی دارایی تایلاند و لە سەدا نۆزدە ی کۆریا و لە سەدا شەست و چوار ی ئیندۆنوزیا ئەو قەرزانە بوون کە درابوون بە کۆمپانیاکان کە نە سوودەکانیان و نە ئەسڵیەکانیان ناتوانرێ بدرێتەوە. ئەم بارە ئامادەیی دامەزراوەکانی قەرزبەخشین کەمتر ئەکاتەوە بۆ قەرزدان بە مەبەستی کۆمەککردنی دامەزراوە بەرهەمهێنەکان. وێڕای ئەوەی ناتوانن ئەوە بکەن، ئەگەر حکومەتەکانیش بیانەوێت لە ڕێی گرتنەبەری ڕێوشوێنی حکومییەوە بەسەر ئەو بارودۆخەدا زاڵ ببن، ئەوە خەرجییەکانی قەبارەی گشتیی قەرزەکان لە کۆریای باشووردا بە ڕێژەی لە سەدا شازدە ی تێکڕای بەرهەمی ناوخۆیی و لە تایلەند بە ڕێژەی لە سەدا سی و دوو لە ئەندەنوزیادا بە ڕێژەی لە سەدا پەنجا و هەشت بەرزەکەنەوە. ئەم وڵاتانەش لە سەرەتای قەیرانەکەدا قەبارەی قەرزداریان زۆر نزم بوو، بەو شێوەیەش دوای زاڵبوونیشیان بەسەر قەیرانەکاندا لانیکەم وەک ئامار، خۆیان لەبەردەم کارەساتێکی ئینسانی و بارێکی قورسی ئابووریدا ئەبیننەوە و ئەبینن کە بوونەتە ژینگەیەکی لەبار بۆ قەیرانی سیاسی. ئەم شۆڕشە کۆمەڵایەتیانە کە لە هەر یەک لە ڕووسیا و برازیل و ئەرژەنتین و ئیکوادۆر و لە ئەفریکا دووبارە ئەبوونەوە لە کاتێکدا ڕوویاندا کە وڵاتە یەکگرتووەکان و بە ڕاددەیەکی کەمتر ئەوروپا گەشەیەکیان بە خۆیانەوە ئەبینی شتی وەها ڕووی نەدابوو. پاش دەیان ساڵیش لە هەوڵ بۆ پڕکردنەوەی کەلێنی نێوان ئابوورییە پیشەسازییەکان و دەرکەوتووەکان، قەیرانە داراییەکانی ماوەی نەوەدەکان نیشانەی ئەوەن هەنگاوێکی مەزن بەرەو دواوە نراوە. چەند جار سیستەمی نێودەوڵەتی بەرگەی ئەم جۆرە جووڵانەوە مەترسیدارانە ئەگرێ بەبێ ئەوەی پشێوی سیاسی و کۆمەڵایەتییان بەدواوە بێ. چ شتێکیش ڕووەدا ئەگەر سست بوونی ئەمریکاش بێتە هاوکێشەکەوە چیش ئەتوانرێ بکرێ بۆ بەرگرتن لەم پێشهاتانە. ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئەڵلقەی سی و چۆر هەمینمان لە کتێبی هەنرێکی سنگەر پێشکەشکردن.